پێشەکی لاپەڕە پێنج لە نێو دنیای سیاست و ململانێ سیاسیەکان و مێژووی سیاسی جیهاندا مەهتما گاندی بە یەکێک لە ناودارترین کەسایەتیەکانی جیهان کە مێژوو لە نمونەی بەخۆوە نەبینیوە لە قەڵم دەدرێت. گاندی لە ساڵانی 1969 بۆ 1948 مرۆڤێکی بەڕواڵەت و بە شێوازی بژێوی و ژیان خاکی و سادە بوو. بەڵام بە پەیام فەیلەسوف و تەنانەت پەیامبەر بوو. ئەو کە وڵاتەکەی لەلایەن کۆلۆنیالیزمی بەڕیتانیەوە داگیرکرابوو، لە گەرمەی خەباتی گەلەکەیدا دژ بەو کۆلۆنیالیزمە ناوبانگی پەیدا کرد. لە بواری ململانێ سیاسیەکاندا کە بوارێکە هەمیشە شێوازی نوێی لە هەمبەر زەبروزەنگ بەرهەم دەهێنێت، گاندی داهێنەری نیانترین شێواز بوو بۆ ڕووبەڕووبوونەوەی دوژمنەکەی کە داگیرکەری وڵات و چەوسێنەری میللەتەکەی بوو. داهێنەری شێوازی بەرەنگاری نەرییانە بوو، شێوازی بەکارهێنانی هێزی ڕۆح نەک جەستە لە بەرەنگاربوونەوەی دوژمندا. شێوازی بەرگەگرتنی ئازار لە پای قبوڵ نەکردنی یاسایەک کە بە ویژدانی مرۆڤایەتیمان ناکۆک بێت، شێوازی خۆکردنە قوربانی نەک بە قوربانیدانی خەڵکی. ئەو ڕێگانییانەی کە گاندی بۆ ڕووبەڕووبوونەوەی نەیاران هێنایە گۆڕێ، زۆر بەو شێوازانە نامۆیە کە لە ڕۆژگاری ئەمڕۆماندا لە کایەی سیاسەتدا پیادە دەکرێن. لەم کتێبەدا گفتوگۆی یەکێک لە هندیە نیشتیمانپەروەرە پەڕگیرەکان لەگەڵ گاندیدا دەخوێنینەوە کە لە میانەیدا لە دەرگای چەندین باسی گرنگ دراوە. سیمایەکی بەرچاوی گاندی کە لەم گفتوگۆیەدا دەردەکەوێت سیمای ڕەخنەگریە. ئەو ڕەخنەگرێکی بێبەزەییە ڕەخنەی بەجێ لە شارستانێتی خۆرئاوا، سیستمی پەڕلەمانی و چەندین پرس و بابەتی تر دەگرێت. ئێمە نامانەوێ خوێنەر بە خوێندنەوەی پێشەکی وەرگێڕی کوردی ئەم کتێبەی گاندیەوە خەریک بکەین. هێندە هەیە لە پەیوەست بە هەلومەرجی ئەمڕۆی خۆمان سەرنجی خوێنەر بۆ دوو بابەتی گرنگ ڕابکێشین کە گاندی دەربارەیان دواوە و بە بەڵگەی قایلکەر سەلماندویەتی و ئەوانیش ئەمانەن. یەکەم، گاندی بڕوای وایە دامەزراوەی پەرلەمان گەرچی تەمەنێکی دوور و درێژی هەیە بەڵام تا ئێستا خاوەنی هیچ کارێکی ئابڕومەند نییە پەرلەمان بوونەوەرێکی زڕە پەرلەمان بۆ میلەت وەک ئەو گێژاوە وایە کە هەڵلوشینی سامانی ئەو میلەتە ڕناوەستێت مرۆ کاتێک ئەو بۆچوونانەی گاندی دەخوێنێتەوە یەکڕاست پەرلەمانەکەی خۆمانی دەکەوێتەوەیات ئەو پەڕلەمانە عەجیبەی کە یەکەم دانیشتنی خۆی بۆ قسەکردن دەربارەی مووچەی ئەندام پەڕلەمانان لە کاتی وەزیفە و لە کاتی خانەنشینبووندا تەرخان دەکات. ئەو پەڕلەمانەی کە حەڤدە ساڵە سەروەت و سامانی میللەت هەڵدەلووشێ و ئەندامەکانیشی خەو دەیانباتەوە. دووەم، گاندی لە بابەتی ئیتاڵیا و هند و دەربارەی بەختیاری سیاسی دەڵێت، گەر تۆ بڕوات وابێت کە ئیتاڵیا دەوڵەتێکی بەختیارە تەنها لەبەر ئەوەی ئەوە ئیتاڵیەکانن کە فەرمانڕەوایی دەکەن ئەوا بێگومان تۆ کەوتوتەتە نێو هەڵەیەکی گەورەوە بۆ ئەم بۆچونەش بەهانەی قایلکەری خۆی دەخاتە ڕوو ئەم باسەش هەر دیسان دۆخی ئەمێستای خۆمان بیردەخاتەوە ئێمە بڕوامان وایە لەبەر ئەوەی کە حەڤدە ساڵە کورد لە کوردستانی عێراقدا خۆی فەرمانڕەوایی خۆی دەکات کورد لەم پارچەیەدا گەلێکی بەختیارە بەپێی ئەم تیۆریە سەیرە، بەختیاری سیاسی واتە خۆت فەرمانڕەوایی خۆت بکە. ئیدی گرنگ نییە چۆن و بە چی یاسایەک فەرمانڕەوایی دەکەی. بەختیاری سیاسی واتە بوونی وڵات بە کۆمپانیا، واتە بوونی پارتە سیاسیەکان بە وەبەرهێن و بەڵێندەر، واتە کردنی شار بە تیاترۆ، هێنانی لەشفرۆش، واتە دەوڵەمەندبوونی خەیاڵی و نایاسایی بەرپرسگەلێک کە تا دوێنێ فلس لە گیرفانیاندا سەوزەڵە خانمی دەگوت واتە گۆڕینی سەرمایەدارێکی عەرەبی بەعسی بە خاوەن سەرمایەکی کوردی ئەندام یەکێک لە پارتە کوردیەکان. زۆرن ئەو خەیاڵانەی کە گاندی لە نێو ئەم کتێبەدا خاویان دەسەلمێنێت و نابودیان دەکات. خەیاڵی خاوی لە نمونەی دادگا و دادوەر و پارێزەران دادپەروەری بەرقەرار دەکەن، پزیشکەکان خزمەتی مرۆڤ دەکەن، شارستانێتی خۆرئاوا شارستانێتی مرۆڤ دۆستە. هەتا دواتر. کتێبی شارستانێتی ئەوان و سەرفرازبوونی ئێمە کتێبێکە شایانی خوێندنەوەیە، چونکە لێوان لێوە لە دنیایەک دژە بۆچوونی باو، بە دنیایەک ڕەخنە لە دیاردە مرۆیەکانی دەوروبەرمان سیخناغە. دواجار بایەخ و گرنگی ئەم کتێبە لەوەدایە کە گاندی نووسیوێتی، ئەو مرۆڤەی کە فێرمان دەکات بەبێ توندوتیژی و بێ ئەوەی قین لە ستەمکارەکەمان هەڵبگرین بەگژیدا بچینەوە. وەرگێڕی کوردی، گوندی مەرگە، مانگی ئەیلوولی دوو هەزار و نۆ.